تەقریری نەواری دووەمە گەیشتنە بەیانی ئەوەی کە ئایاتی حەوت نۆزدە و بیست و هەشتی سوورەی تەوبە هەروەک چەند ئایەی تر لە چەند سوورەی ترا بەیانی حرمەتی مسجد الحرام کەن لەم ئاەتانە تعبیری المسجد الحرام بەکارە برێت و هەروە لە ئایەی سەو نەوە و یەک و ئایەی دوو سەد و حەڤدە ی سورەی بەقەرە کە تەعبیری مەسجد بەیانی ئەوە ئەکا کە ئەم ماڵە مەرکەزە بۆ ئیزهاری بەندەگی و عبودیەت، خۆ کز گرتن و خۆ نزم گرتن لە بەرابەری تەنها خالقی ئامرەوە لە بارزترین سورەتی خۆ کز گرتن و خۆ نزم گرتنە و تەعبیری الحرام بەیانی ئەوە ئەکا کە من سوێن ناخۆم بە ئەم وڵاتە لە حاڵێکا کە تۆ حلی لەم وڵاتە یانێ مەسئولیەتت بۆ نەماوە تێرا یعنی نیاز نییە بەوەی سوێن بخۆم مەسئلەکە زۆر ڕۆشنە هەر ئامە کە تۆ لە ئام وڵاتە وا جێی ئەە کە ئێمە ئینسانمان لە زەحمەتی جەرگ بڕا خەلق کردن تا ئەمە خۆی نیشانە ئێوە دنیاز بەوە دەکەسێن بۆ ئەوە سە دێرا ئشارەکە بەوەی کە ئەم وڵاتە دارای حرمەتە و ئەبێ کەسێکە تایە تایە ئەژێت لە ئەمن و ئارامشا بێت و لە حەزهارێک لە حرمەتا بێت بەڵام ئێستا بۆ تۆ وان زەمینەیان مساعد کراوە کە بتوانن لە ساڵ دووجار لە فەسلی سەرما و فەسلی گەرما بڕۆن کۆچ بکەن بۆ کەسبی وەسائلی زندگی لە فەسلی گەرما بەرەو شام کە وڵاتێک فێنەکە و لە فەسلی سەرما بەرەو یەمەن کە وڵاتێک گەرمە سێرە وا زەمینەیان بۆ مساعەد کراوە کە هەر ساڵە ئەو دوو کاروانە بکەن و بڕۆن ئەوەی وا پێویستیانە بۆ ژیانیان کەسبی بکەن و بهێنەوە دەی هەر لەبەر خاتری ئامە با ئەوان بەندەگی بۆ خاوەنی ئەم ماڵە بکەن ئەو کەسەی وا بە وەسیلەی حرمەت پێدانی ئەم ماڵە ئەو وڵاتەی کە ئەو ماڵەی تێایە محترم کردنی ئەهلی ئەم وڵاتە لە لای هەموو خەڵکی تری ئەمرا و ئەولا بە وەسیلەی ئەمە ئەمنیەتێک سیاسی وای بۆ ئەمانە بە تحقق گەیاندووەکە بێخەم ئەڕۆن سەفەرەکەن لەم دوو جارا و هەرچێک کە پێویستیانای هێنن دەرنەتیجا لە دوای ئەوەی کە تووشی برسیەتی ئەبن و خەریکە برسیەتی کاری خۆی بکاتیانە خوا خوراکیان پێ ئەدات و تێریانەکە و دوای ئەوەی کە خەریکە ترس ترسێک وا لە خارجی ئەم هەرەمە حاکمە بەسەر هەموو وڵاتەکانە و هیچ کەس ئەمنیەتی سیاسی نییە و ئەمنیەتی ئیجتماعی نییە لەو ترسە ئەمانی ئەمینی بێ ترس کردووە و ئارامشی پێداون ئەویش بە وەسیلەی حورمەت پێدان بەم ماڵە و بەم وڵاتەی کە ئەم ماڵەی تێایە و حرمەتدان بە ئەهلی ئەم ماڵە ئەم وڵاتە با ئەوان بەندگی بۆ ئەو بکەن بۆ خاوەنی ئەو ماڵ یعنی بامەراحەزەی ئەوە بکەن کە ئەم ڕفاهی ئیقتسادیە و ئەمنیەتی سیاسی و ئیجتماعیەی کە دەستیان کەوتووە لەبەر ئەوەیە کە ئەهلی شارێکن وا ئەم ماڵەی تیایە ئەهلی حەریمی ئەم ماڵن دەی ئا ئەمە کە بوون بە ئەهلی ئەم ماڵە و دارای حرمەتە لە هەموولا بوون بە ئەهلی ئەم شارە کە دارای حرمەتە لە هەموولا و دەرنەتیجە لەسەر ئەم ئەساسە خۆیان گرتووە بە ئەو دوودانە کۆچە و ئەو دوودانە کارەوانەوە کە لە ئەمنی سیاسی و ئیجتماعیان سەفەر ئەکەن و ئەڕۆن وەسایلی زندگی کەس ئەکەن و ئەکەونە ناو ڕفای اقتصادی با با تەوەجه بەمە بەندگی بۆ خاوەنی ئامنەوە بکەن جا ئەمە لە زەمانی نزولی قورئانە مستاقی زۆر بارزی بوو و ئێستایش هەروایە هەر ئیمڕۆیش ئەم ئاەتانە تەکلیفێکن بۆ قڕیش بۆ ئەوانەی کە لەو تایفن و ئێستا لە پەنای ئەو ماڵا و لە ژێر سایەی حرمەتی ئەو ماڵە و ئەو شارە وان لە ئەمنیەتی سیاسی و اجتماعی و اقتصادیان تەکلیفە کە ڕوو ئەکاتە ئەمانیش و داوایان لێ ئەکات کە بەندگی بۆ خاوەنی ئەم ماڵ بکەن بەڵام داخەکەم گوزەشتە لە سوورەتێک لە سوورەتەکانە تەکرار بووە لە ئاەی سی چوار لە سوورەی ئەنفالە بەیانی ئەوە کاکە ئەگەرچی قڕیش خەڵکی مەککە لە پەنای ئەم ماڵە ئەو هەموو شتەیانە دەستکەوت بوو و هەر ئەوە بوو بوو بە سەرەدی ئەوەی کە ئەم ماڵە بگرن بە گیانەوە و خۆیان بکەن بە سەرپەرست و وەلی ئەم ماڵە بەڵام ئەوەی وا هەدەف بوو لە بناکردنی ئەم ماڵە ئەمان بە تحققی ناگەێنن هەر بە دەوری ئەو وەزیفە ناچن بەڵکێ ئەوەی وا ئەمان ئەنجامی ئەدەن بێجگە قاڵبێک زاهری و سوورەتێک بێ ڕوح شتێک نییە هەر لەو زەمینەوە بەیانی سنەتی خۆیەکە کە تا وەختێک داعی لەناو مەدعوەکانە بێت لەناو بامی لێکراوانە بێت دەخارە حجەت کامڵ نەکرابێت خوا عەزابیان نادا ئەو عەزابەی وا مەزهەری ئینتقامی لە مەزهەرتێن بێ و هەروا تا ئەهلی ئیستێقاریان تیا نابێت عەزابی ئاوایان نادا و دوای ئەوە کە بەیانی ئەوە کە کە سەبەری ئەوەڵ نەماوە ئێستا ڕوحێک کە لەبەر ئەوە بشێ ناوی بنرێ نوێژ تیایا نەماوە دەرنەتیجە ئەوە سەبەبی دووهەمیش لەوانەی وا مانعی عەزابی انتقامی منتەفی بووە و ئەوەیە کە فەرمێ دەی بچەشن شکنجە و عەزاب لەبەر ئەوەی کە حەقتان ناخۆشی مورتەکبی کوفر بوو لە دوایەوە کە حوجەت ئیتمام کرا بەسەرتانا مەوزایەک واتان گرت کە لە دەرکەوتنی حەق بەرگری بکە لەم ئاەتە بەیان کراوە کە مشتکین نوێژیان ئەدا ئەکرد لە لای سادا بەڵام بە تەدریج بە مروری زەمان وای لێ هاتبوو کە نوێژەکەیان تەنها حەرەکات و ئەسواتێک زاهر و قاڵبێک لێ ڕۆژ بوو ئەوەی وا بەڵەوە نوێژ ئەبێتە نوێژ تیایا نەمابوو هەرواکە ئەمڕۆ زۆرێک لە مسلمانان وایان لێ هاتووە زۆرێک لە نوێژەکان بەڕاستی هەربوون بە ئەسوات و حەرەکاتێک بێ ڕۆح هەر وەک ئەو نوێژە بۆیە ئەسەریان نەماوە نوێژێک وا ئەبێ مایەی یادی دائیمی خوا بێت و نەهی کونەندەی ئینسان بێ لە هەرچی کاری زشت و ناپەسەندە ئیمڕۆ هیچ ئەسەرێکی نەماوە لەوان ئەمما ئەوانەی کە دەستیان گرتووە بەسەر ئەو ماڵە ئێستا تەنها شتێک ئەنجامەدەن و فقط سوورەتەکەی سوورەتی ئەو نوێژەیە و ئەو ئزهاری بەندگی لە سوورەتی کامڵان ئەمما لە باتن و لە ڕوحا سفرە لەوە و هیچێک لەوەی پێوە نیە بەم جۆرە ڕۆشن بووەوە کە هەر لە زووەوە لە زمانی ئیبراهیم و ئیسماعیلەوە عەلەیهیم الصلوات والسلام خوا ماڵێکی داناوە بۆ مردن بۆ ئەوانەی وا ڕووگەردانە بن لە فەرمانگەڵایان و فەریاد ڕەسانی پوچ و بێ ئەساس کە ڕووی لێ بکەن دڵیان هەمیشە متوەجهی ئەوێ بێت بەندەگی موخلیسانەیان بەجێ هێنابێ بۆ خوا و نەفی فەرماندەوایان و فەریاد ڕەسانیان کردبێت و بەم تەرتیبە دەرەکەوێت کە وجودی مرکزێک کە ڕووی تێ بکرێت و دڵی تێوە ببەسرێت لە دینا چەندێ پڕ ئەهمیەتە لە وەختێکا کە پێغەمەری خوا عەلەیه سڵات وسلام لە مەکا بوو لە وەختی نوێژکردنا جۆرێک ئەوێسا کە هەم ڕووی لە کابە بێ و هەم لە بەیت المەقدس آخر لە دوای کابە بە مدەتێک کە خوا خۆی ئەزانێ چەند بووە ماڵێکی تریش هەر بۆ ئەو هەدەفە بێنان کراوە کە عیبارەتە لە بیت المەقدس و دوای ئەمە کە حکوومەتی ئیسلامی کەوتووەتە دەست بەنی ئیسرائیل بە تعبیرێتر وەزیفەی خلافەت ئەو قەومە متعهدی بوون ماڵێک کە لەلای ئەوان بووە لە مەرکەزی حکوومەتی ئەوانە بووە یانێ بەیت المەقدس ئەو بووە بە پایتەختی فەرماندەوایی خوا لەسەر زەویا و لازم بووە لەسەر مسلمانانی ئەو سەردەمانەی کە ڕووی دڵیان لەوێ بێت و بۆ ئەدای مەراسمی بەندەگیان متەوەجهی ئەوێ بن و چون پێغەمەری خوا و مؤمنین عونوانی مەرکەزییەتی پێوە بوو و پایتەختی فەرمانڕەوایی خوا لەسەر زەویا بوو، چون هێشتا بەنی ئیسرائیل بە سوورەتی ڕەسمی عەزڵ نەکرابوون لەو مەنسبە، کە ئەو عەزڵکردنە نیازی بەوە هەیە کە جێنشینێک ئامادە بێ، بە موجەڕەدی عەزڵی ئەوان جێنشینەکە ئیعلامی جێنشینی بکرێت و تەسبیت بکرێ لە جێ. لەبەر ئەوەی لازم بوو ڕوو بکاتە بەیت المەقدس و جۆرێک ئەوێ سا کە هەم ڕووی لەوێ بێت و هەم لە کاڵە بەڵام وەختێک کە کۆچی کرد بۆ مدینە ئەمە ئیمکانی نەبوو چونکە لە بینی مەکە و بەیت المەقدس ساخداری کرد بوو کەوابوو لەبەر ئەمەی کە خلافەت ئێستا لە دەستبەنی ئیسرائیلایە و پایتەختی فەرمان بەواری خوا بە سوورەتی ڕەسمی لەو مەرحەلە و مەقتەعە بەیت المەقدسە ئەبێ ڕووبکاتە ئەوێ و ئەوە بوو کە لە سەرەتاوە لە مەدینە ڕووی لەوێ بوو تا حدودی شانزە مانگێک کە پایە و ئەساسەکانی نظامی سیاسی و اقتصادی و اجتماعی و فەرهەنگی داڕێژران محکەم کران و جامعەیەک ئیسلامی تەحەقوقی پەیا کرد، حکوومەتێک ئیسلامی ئیقامە کرا، ئامادەگی بۆ ئەوە پەیا بوو کە وەزیفەی خیلافەت لە سەتحی ئوممەتێک و جامعەیەکا تەحویڵ بگیرێ، زەمینە موساعەد بوو بۆ ئەوەی کە ئەم گەلی تازە ئەو وەزیفەی وا بەنی ئیسرائیلیش لەڵیان کردبوو بیگرنە عوهدە. لێرە ڕەسمەن ئیعلامی عەزڵی بەنی ئیسرائیل لە خیلافەت دوای بەیانی لەدەستدانی شایستەییان ئەکرێ و هەروا ڕەسمەن ئیعلامی انتصابی ئەم ئومەتی ئەخیرە بە ئەو منصوبی خلافەت ئەکرێت و ئەنجامی وەزیفەی خلافەت ئەکرێتە عهدەی ئەمان ئایەتانە وا بەیانی قیبلە و تەحویلی قیبلاکە لە هیچ کامیا زکری ئەوە نەکراوە کە قیبلە تەنها ڕەبتی بە نوێژەوە هەیە بەیانی ئەوە نەکراوە کە هەر لە وەقتی نوێژە ڕوو بکەن قیبلە و ئەسڵەن خودی کلمەی قیبلە معنایەکی هەیە کە ئەگەر دقەتی تیا بکرێت شتێک تازە دەرەکەوێت قیبلە ڕووحی بەندەگی، هەقیقەتی بەندەگی ئەوەیە کە ئینسان هەمیشە ڕووی دڵی لە خوا بێ و لە لایەکی ترەوە چون ئینسان بەشێکی مادیە و ناتوانێ مجرد لە مادە حرەکەت بکا و وەزیفەی بەندەگی ئەنجام بدا ئەبێ لە وەختێکا کە تەکلیفی لێ ئەکرێ کە ڕووی لە خوا بێ جهتێکی بۆ تعین بکرێ لەسەر ئەم ئەساسە ئەبێ ئینسان ڕووی دڵی لە جێگەیەک معەن بێ جێگەیەک وا خوا بەڕەسمیت ئەیناسێ بەعنوانی پایتەختی خۆی لەسەر زەویە مرکزی فەرمانڕەوایی خۆی لەسەر زەویە ئەبێ بەندەی خوا متوجهی ئەوێ بێت بە دڵ لە هەموو ژیانە ئەبێ ڕووی لەوێ بێت هەروەک چۆن بەندەی هەر فەرمانڕەوایەک، بەندەی هەر فەریادڕەسێک، ڕووی قەلبی هەمیشە لە مەرکەزی فەرمانڕەوا یا فەریادڕەسەکەیەتی، ئیتجاهی بەرەو ئەوێیە، ڕووی لەوێیە، ئەبێ بەندەی موخلیسی خوایش هەمیشە لە تەواوی زیندگیا نەک هەر لە وەختی نوێژا ڕووی لەو مەرکەزە بێ. ئاخر ئەبێ هەمیشە ڕووی لە خوا بێ ڕووی قەلبی ئەبێ لە خوا بێت و متوەجهی ئەو بێ دەی ئەوە اقتزای ئەوە کاکە هەمیشە ڕووی لەو مەرکەزە بێت و ئەو بەڕسمیت ناسیەتی بەڵێ قبلە مەسئلەیەکە گەورەتر و وەسیعتر لەوەی کە تایبەت بێ بە حاڵاتێک معەنەوە کە وەختی ئەدای نوێژە دا، وەختێک کە مەرکەزی بە رەسمیەت ناسراو بۆ ئەوان مەرکەزێک بێت کە لەسەر ئەساسی تەوحیدی خالص دانراوە، دیارە ئیتجاهی ئەمان و رووکردنی ئەمانیش لەو مەرکەزە نیشانەی ئەوەیە کە ئەمانیش بە شوێن ئەو ئەسڵا چوون و ئەهلی تەوحید و بەندەگی موخلیسانەن. جا دوای ئەمە کە ئوممەتێک ئیتجاهێک تایبەت پەیا ئەکەن لە هەموو ژیانیانا ڕووی قەلبیان لە مەرکەزێک ئەبێ بۆ ئەوەی کە تەقبیلێک زۆر ڕۆشنی بارزیان بێت لەو ئتجاهە لەو ڕووکردە تەکلیفیان لێ ئەکرێت کە لە وەختی ئەدای نوێژەکانیانە ڕویان لەو مەرکەزە و لەو جێ بێت کە ئەگەر بێت و لە حاڵاتی ترا غەفڵەتێک لێیان ڕووبات ئەو ڕوو لێکردنەی زەمانی نوێژە ببێتە تەزکرە و یاداوەری بۆیان تا هەمیشە و لە هەموو ژیانیانە قبلەی مشخصیان ببێت و ڕووی دڵیان لەو مەرکزە بێت و دەرنەتیجە هەمیشە ارتباطیان بێ لەگەڵ خاوەنی ئەو مەرکزە هیدایەتێک وا جێی ئەوە نییە بۆ ئینسان کە کەمترین تەرددی تێیا ببێ دوای ئەوە خەڵک ئەکا بە سێ بەشەوە